گۆتاما بوزا، ناوەڕاستییەکەی شازادە سیدهارتا، بە دامەزرێنەری ئایینی بوزییە کە یەکێکە لە ئایینە مەزنەکانی جیهان. کوڕی پاشایەک بوو، فەرمانڕانی هەرێمێکی دەکرد لە باکووری هیندستاندا نزیک سنووری نیپال. لە تەمەنی شانزە ساڵیدا کچێکی هاوتەمەنی خۆی کە ئامۆزای بوو خواستی و بووە هاوسەری. شازادە سیدهارتا لە کۆشک و تەلارێکدا بەخێوکرا، هەمووی مشە و خۆشبەختی بوو. بەڵام ئەم ژیانە ناسکەی بە دڵا نەدەچوو، چونکە دەیبینی کە زۆربەی پسات کڵۆڵ و هەژارن، تاڵی و نەبوونی دەچێژن. دیسان سەرنجی دا کە دەوڵەمەندەکانیش هەر کامەران و شاد نین. ئەوانیش لە ژیاندا هەر دەگلێن و دەنەوەن. دەیشیبینی کە نەخۆشی هەر دەبێ دووچاری مرۆڤ بێت و دواجار بە مردنیش خۆی بسپێرێت. سیدا بیری دەکردەوە کە دەبێ لەم ژیانەدا شتێکی تر هەبێ بێجگە لە تام و خۆشی، بە باد چوو کە مردن و ئازار زوو بە زوو هەمووی دەسڕێتەوە. کە گەیشتە تەمەنی بیست و نۆ ساڵە و کاتێک یەکەم کوڕی لە دایک بوو، گۆتاما بڕیاری دا واز لەو ژیانە بهێنێ کە تیایدا بوو. بە هەموو هەستێکیەوە خۆی تەرخان کرد بۆ گەڕان بە دوای ڕاستیدا. کۆشکی بەجێ هێشت و ژن و منداڵە شیرخۆرەکەی خستە لاوە. لە ماڵی دنیا هیچی بۆ خۆی هەڵنەگرت و بووە گەریدەیەکی نابوت و قەلەندەر. لە پاشدا خۆی تەرخان کرد و لێ بڕا بۆ خوێندن لەسەر دەستی چەند پیاوچاکێکی شارەکە. بەڵام پاش ماوەیەک بۆی ئاشکرا بوو کە پەیڕەوی ئەم پیاو چاکانە چارەسەری کێش و تەنگی مرۆڤایەتی و باری ژیانیان ناکا. لەو دەمەدا بڕواوا بوو کە تەرسایی و خۆڕاگرتن تاکە ڕێگەیەکی ژیرانە و ڕاستە لەبەر ئەوە گۆتاما هەوڵیدا ببێتە پارساو خۆی بۆ چەند ساڵێک خجڵ کرد و بە ڕۆژووی سەخت و پاکی لاشە بە خۆ درخستنەوە لە خۆشی و بەخۆ ئازاردان دوایی پێی بەوە برد کە خۆ ئازاردان هیچی تیا بەسەر نییە، کوشتن و لاوازکردنی هۆش نەبێت و هیچ لە ڕاستی و پەندی نزیک ناخاتەوە. لەبەر ئەوە هاتەوە سەر خواردنی سروشتی و دەستی لە پارسایی و خۆڕاگرتن هەڵگرت. جارێک لە خەڵوەتدا بوو دەیویست بچێتە ناخی بوونی مەردوومەوە. لە ژێر دارهەنجیرێکدا بوو، لەپڕ هۆشیارییەکەی ئەو مەتەڵی هەڵهێنا کە چەند ساڵە وڕی کردبوو. بە درێژایی ئەوە شەوە لە ئەندێشەیەکی بێبن و تێڕامانێکی قوڵدا بوو. هەر کە زانی گەیشتە ئەنجام و گوشاد، ئیتر بوو بە بووزە، واتە پیاوی بیر ڕۆشن. دەتوانین پەیڕەو و ئامۆژگارییەکانی بە کورتی باس بکەین بەوەی کە بووزییەکان پێی دەڵێن چوار ڕاستییە پیرۆزەکە کە ئەمانن، یەکەم، ژیانی مەردوم دوورە لە کامەرانی بە مانای تەواو. دووەم، هۆی ئەم ناکامەرانییەش دەگەڕێتەوە بۆ خۆپەرستی. سێهەم، ئەم خۆپەرستی و چێژپەرستییەش بەوە لە کۆڵمان دەبێتەوە کە بگەینە ڕادەی نیرڤانا، واتە تەقینەوە. چوارەم، ڕێگەی خۆرزگارکردن لە خۆپەرستی و چێژبازی کە پێی دەڵێن هەشت ڕێیانەکە، ئەم هەشت ڕێیەش ئەمانەن،